لە پێناو بەهێزبووندا یەکتری ستایش بکەن. بە هەر ستایش کردنێکی تایبەتمەندیەکی باشی کەسانی تر ڕۆحی خۆت دەوڵەمەند ئەکەیت. ئەگەر ئەتەوێ لە پەیوەندی لەگەڵ خۆتدا بەهێز ببیت و هەمیشە توانای پێویستت هەبێ بە دوای تایبەتمەندیە باشەکانی کەسانی دیکەدا بگەڕێ و ستایشیان بکە. ئەم کارەت هەم دیدی تۆ لەسەر خاڵە باشەکانی خەڵکی تر زیاد ئەکات و هەم لە گرنگیدان بە خاڵە خراپەکانیان دوورت ئەخاتەوە بە رەچاوکردنی خاڵە باشەکانی کەسانی تر لە راستیدا بیرت لێ کردوونەتەوە و بەو بیرکردنەوەت خۆت لە رووی دەروونییەوە لەو خاڵە باشە نزیک کردۆتەوە و لە راستیدا ئەو شتە باشەت لە خۆتدا دروست کردووە. ستایشی خاڵە باشەکانی کەسانی تر کاریگەری باشی ئەبێت لەسەریان و هانیان ئەدا ئەو رەفتارە باشە دووپات بکەنەوە. بەم شێوازە تۆ خەڵکی هان ئەدەی بەو چەشنەی باشە و لای تۆ پەسندە ڕەفتار بکەن لە کاتێکدا کە ڕەخنە لە لایەنە خراپەکانی خەڵکی دژکردەوەی خراپی لێ ئەکەوێتەوە و هانیان ئەدا ڕەفتارە خراپەکە دووپات بکەنەوە و ڕەفتارە باشەکانیان پشتگوێ بخەن و لە بیریان بکەن. بە ستایشی خاڵە باشەکانی خەڵک پیشانی ئەدەی کە چیت لا خۆشە و پێت خۆش باشە و دەوروبەرت هان ئەدرێت کە لایەنی کەم لە لای تۆ بەو جۆرە ڕەفتار بکەن و تۆ ئەبینی کە ئەتوانی دەوروبەرت بۆ ڕەفتاری باش هان بدەی ئەمەش هێز و توانا و دەسەڵات لە تۆدا دروست ئەکات. ئەوانەی باوەڕیان وایە کە باوەڕبەخۆبوونت شێوەیەکە لە خۆپەرستی و لوتبەرزی ئەبێ بزانن کە لای خۆپەرستان شتێک بە ناوی ستایشی خەڵک بوونی نییە بینینی خاڵی باش و ستایشکردنی هەر لای ئەوانەیە کە ڕۆحێکی ئازاد و گەورەیان هەیە بەو مەرجەی کە لە ڕاددە بەدەر ستایشی خەڵک نەکەیت. بەڵێ ئەبێ خەڵک و بە تایبەت ڕەفتارە باشەکانیان ستایش بکرێن و هان بدرێن بەڵام بە ڕاستگۆیانە ستایشی خاڵە باشەکانی خەڵک بکە تەنیا ئەو خاڵانەی هەیانە و بەو ئەندازەی کە هەیە یان کەمێک زیاتر ستایشی لە ڕادەبەدەر و زیادە وتن لە ستایشدا بە چەند هۆکارێک زیان لە کەسایەتی و ورەت ئەدات و باوەڕبەخۆبوون دائەبەزێنێت هۆکاری یەکەم. خۆت پێش هەموو ئەزانیت کە چەند زیاترت وتووە، چەندە لەو ستایشەدا درۆ ئەکەیت، کەوا بوو کاتێ کەسی تریش ستایشی تۆ ئەکا وا ئەزانی کە ئەویش درۆ ئەکات یان زیاتر ئەڵێت، جا تۆش ناتوانی ستایشەکەیان بە سوپاسێکی ڕاستەقینە وەرگری، هۆکاری دووهەم، ڕووبەڕووەکەت لەوانەیە لە هەست و ستایشە درۆکەت تێبگات و لە ئاکامدا کاریگەری دەروونی هەبێت لەسەر تۆ، هۆکاری سێهەم، بە ستایشکردنی لە ڕادەبەدەری خەڵک خۆت لە دۆخی خراپی کەمتربووندا دائەنێی، کە بەرهەمەکەی جگە لە خۆبەکەمزانین شتێکی دیکە نییە. ستایشی خەڵکی لە ڕادەی خۆیدا بکە نەک زیاتر. ئاگاداربە کە ستایشکردن نەبێتە هۆی سووکایەتی بەخۆ. لە کاتی ستایشکردندا خۆت لەگەڵ دەوروبەرەکەت بەراورد مەکە، بۆ نموونە مەڵێ، باوەڕبەخۆبوونی تۆ لە من زیاترە. ئافەرین. هیچ کەس لەگەڵ کەسی تر بەراورد مەکە جگە لە خۆی بە کەسدا هەڵمەڵێ پیاهەڵگوتن و پیاهەڵخوێندن یان ستایشی لە ڕاددەبەدەر ئەو تایبەتمەندییە کە کەسەکە هەر نییەتی یان زۆر کەمی هەیە لە هەردوو کاتدا ئەم بابەتە واتە درۆکردنی تۆ لەگەڵ خۆت و کەسانی تر کە هەم خۆت پێی ئەزانی و هەم کەسانی تریش پیاهەڵگوتن واتە پەلەقاژێ و هەوڵ تەقەللا بۆ خۆشحاڵ کردن یا ڕازی کردنی کەسێکی تر یان گەورە پیشان دانی. لەوانەیە یەکێک لە ئامانجەکانی پیاهەڵگوتن ئەوە بێت چوار شت بڵێم دووان ئەبیستمەوە. کەسەکە ئەیەوێت بەو جۆرە هەستی باش و ڕەزامەندی لە خۆیدا دروست بکا بەڵام لەبەر ئەوەی ئەزانێت ئەوەی ئەیبیستێ ڕاست نییە لە کردەوەدا ناگات بە ئامانج. پیاهەڵگوتن ناڕاستەوخۆ پیشان ئەدا کە ئەو کەسەی حەزی لە بیستنی پیاهەڵگوتن و ستایش کردنە، تۆ ئەبێ هەمیشە ڕێزی خەڵک بگریت و لەبەر ڕەفتار و خاڵە باشەکانیان ستایشیان بکەی بەڵام بە ئەندازەی تەواو نەک لە ڕاددە بەدەر. ئەوەی کە تۆ ستایشی کەسانی تر ئەکەی بۆ گەورە و دەوڵەمەند کردنی ڕۆحی خۆتە و لەهەمان کاتدا هاندانی ئەوانە بۆ بەهێزکردنی تایبەتمەندییە باشەکانیان و بەس. ئەم بەشەش بە کۆتا هات.